إن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست خوشک و برایانی مسلمان لە هەر شوێن و جێگە و ڕێگەیەک دەنگمان دەبیستن لە خوای گەورە داواکارین کە تاعەت و عیبادەتمان قبول بکات و بەرەکاتی ئەرز و ئاسمان بەسەرماندا بڕێژێت و بمانگێڕێ لەو کەسانەی کە ئەرک و مافەکانیان جێبەجێ دەکەن. بەردەوامین لە زنجیرەی ئەرک و مافەکان بۆ تۆی مسلمان لە سۆنگەی قورئان و فەرموودەکان لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە باسی مافی هاوڕێتی دەکەین لە سەرەتاوە گرنگی هاوڕێتی و پاشان هەڵبژاردنی هاوڕێ و دواتریش مافەکانی هاوڕێ بەسەر یەکترەوە ئینسان مرۆڤ بە سروشتی خۆی کۆمەڵایەتیە و کەس بە تەنیا ناژی بۆیە پێویستە ڕێبازی خۆی بزانێ هاوڕێی خۆی بناسێ هاوڕێ واتە هاوڕێباز و هاوڕێگا و هاوبیر و باوەڕ و ئەوەی کە زۆربەی کات لەگەڵتایە بۆیە لە ئیسلامدا ئەوەندە گرنگی بە هاوڕێ دراوە بە ڕەفیق بە دۆست دراوە کە ئەو هاوڕێیە دەبێتە شوناسی تۆ پێناسەی تۆ تۆ بە هاوڕێکەتەوە دەناسرێیەوە لەبەر ئەوەیە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی المرء على دین خلیله فلینظر احدکم من یخالیل ئینسان لەسەر دینی هاوڕێکەیەتی لەسەر ڕێبازی لەسەر پەیامی هاوڕێکەیەتی جا بزانە هەر یەکێک لە ئێوە چێ دەکا بە هاوڕێی خۆی چونکە ئەوە دەنگ گرنگە بەوە دەناسرێەوە دەبێ وریابین بۆیە جوانیان وتووە کە وتراوە عن المرء لا تسأل وسل عن قرينه فكل قرين بالمقارن يقتدي لە کەسەکە مەپرسە لە هاوڕێکەی بپرسە بزانە لەگەڵ چێ دەگەڕێ جەماعەتی چێە هاوڕێی چێە چونکە هەموو هاوڕێیەک لەسەر دینی هاوڕێکەیەتی فەرموویەت نەکەی هاوڕێیەتی ئینسانی جاهیل و نەفام و نەزان بکەی چونکە زۆر خەڵکێکمان بینیوە کە هاوڕێتی نەفامانی کردووە و ئەو کەسە بۆ خۆی فامیدە و زیرەکیش بووە بەڵام بەهۆی هاوڕێتی نەفامانەوە لە ڕێ لادراوە و توش سەرەنگون بووە و توشی ماڵوێرانی بووە بۆیە دەبێ بزانین کە هاوڕێیەتی ئەوەندە گرنگە کە پێناسی تۆیە خەلیفە مامون ڕەحمەتی خوای لێبێ لە جۆرەکانی هاوڕێیە ئەڵێ سێ جۆر ڕەفیقمان هەیە هەندێک هاوڕێ و ڕەفیقمان هەیە وەک خواردن وەک نان و ئاو پێویستن ئەوانە ئەوانن کە خاس و خواناسن کە ئیماندارن کە زانا و دانان ئەوانە وەکو نان و ئاو پێویستمانن بەردەوام دەبێت لە خزمەتیاندابین لەگەڵیاندابین و هەندێک هاوڕێش هەیە وەکو دەرمان وایە جاروبارە پێویستمان دەبێ بەڵام هەندێک هاوڕێمان هەن میکرۆبن ڤایرۆسن ئایدزن سەرەتانن ئەوە ئەو هاوڕیانن کە بەدڕەوشت و بێ ئیمانن ئەوە ئەو هاوڕیانن کە خراپەکارن نەکەن لێیان نزیک بنەوە و لێیان دوور بن دەفەرمێ وێنەی هەمنشین و هاوڕێ و جەلیسی چاک و وێنەی و هاوڕێ و دانیشتنی خراپ وەکو چی وایە هاوڕێی چاک وەکو عتر فرۆش وایە میسک فرۆش ئەگە دەچی بۆ لای دوکاندارێکی عتر فرۆش یان بە شت دەدا هەندێک هەر شاکە یان لێی دەکڕی هەر خۆشە یان ئەگەر هەر نەبێ بۆنێکی خۆش بە من لوت تا دێ هەر ئەوەش ئیسفادەی لێ دەکەی بەڵام ئەگەر بچی بۆ لای ئاسنگەرێک و یان کورەچیەک مەبەست خراپی ئەوان نییە ئەگەر بچی لەلایان دابنیشی ئەوە پرچکی کۆسەرەکەت بۆ دێ یان چڕە دووکەڵێکت بۆ دێ لە هەردوو لازەرت دەکەی شاعریش لەو بارەیەوە دەڵێ هەر کەس نزیکی کوورە دانیشێ یا پرژ لێی ئەدا یا سەری دێشێ واتە ڕەفیقی گەمژە و جێل مەکە خەم و خەفەتت بۆ دێتە پێشێ ئینسان دائیمەن بەهۆی هاوڕێی خراپەوە تووشی خەفەت و بەڵام مشکیلە دەبێت کاریگەری هاوڕێیان ئەگەر بە بەڵگەیەکی عەقڵی تەماشاکەین بەڕێزەکانم سەرنج بدەنە کۆمەڵەی خۆر ئەو ئەستێرانە هیچیان درەوشاوە نین تیشک نادەن بەڵام بەهۆی ئەوەی کە لە دەوری خۆر دێن و دەچن بوون بە درەوشاوە مانگ ئەستێرەیە کە ڕووناکی نییە بەڵام ڕووناکیەکەی لە خۆر وەردەگرێ و ئەیداتەوە سەر زەوی کەواتە بەهۆی هاوڕێیەتی خۆرەوە ئەو مانگەش درەوشاوە بووە بۆیە تۆش ئەگەر هاوڕێیەتی خاسان و خواناسان بکەی ئەگەر هاوڕێیەتی زانا و دانایان بکەی ئەگەر ڕەفیقی مسلمانان و ئەهلی مزگەوت بکەی ئەوە وەک ئەو مانگە چۆن بەهۆی خۆرەوە درەوشایەوە تۆش ئاوا دەدرەوشێەوە و سوودی لێ دەبینی سەعدی شیرازی سەبارەت بە هاوڕێی چاک و خراپ جوانی وتووە ئەوتویەتی دۆستی بەد بەتراز ئەز ماڵی بەد واتە هاوڕێی خراپ لە مار خراپترە چونکە مار تەنها زەرەدی دنیایی لێدەدا دەستەکە قاچەکە دەبڕنەوە ئەگەر پێویستی کرد بەڵام دۆستی بەد برادری خراپ زەرەدی دنیا و قیامەت لێدەدا لە دنیایشدا چەنێ خەڵکمان بینیوە ئەو گەنجە جوانانە مێرمنداڵ و هەرزەکارە بەهۆی هاوڕێی خراپەوە فێری قومار و مەشروب خواردنەوە بووە و وتوێتی دەی کوڕا و پێکەی پیا کە دڵت نامن پارەکەت بۆ دەم دوایش کە فێر بووە ناچار بووە هەر دەبێ بیکڕێ فێری قومار و خوارنەوە و و هەروەها دزی و جگەرە کێشان و هەندێک داب هەندێک فێربوون هەر جارە لە ماڵە دۆستێکیاندا لەسەر پنە دۆمینە دەکەن و قومار و ئەنواعی شت فێر فێربوونە و هەروەها بەهۆی هاوڕێیەتیەوە تۆقەی حرام دەکەن لەگەڵ ماڵە خزم و کچەکانیان و هاوڕێ و تۆقەی حرام لە بینی کوڕ و کچە و هەروەها لە سەیران و سەفەرەکانە دەبینی بەهۆی هاوڕێکانەوە چەندە ئەو گەنجە جوانانە فێری شتی خراپ بوون و شتی وا دەکەن کە بەڕاستی خودا پێی ناخۆشە چەند لەو گەنجانە دەبینی زیاتر لە زگەرە کێشانیش دیاردەی نێرگە لە کێشان و کۆمەڵێشتی زۆر کە پەیدا بووە و دوایش ئەو گەنجانە کە فێر بوون فێری ئەو شتە خراپانە یان فێری خووی نهێنی کۆمەڵە شتێکی زۆر کە فێر بوو دوایی تەرک نابێ تەرک کردنی بە زەحمەتە بۆیە بەڕاستی خەڵکێکی زۆرمان بینیوە خەسار بوو بەهۆی هاوڕێی خراپەوە ماڵ وێران بوو بەهۆی هاوڕێ خراپەوە تووشی تریاک و حەشیشی هیرۆین و حەب خواردن بوو بەهۆی هاوڕێ خراپەوە تووشی خیانەتی زەوجی بوو چەند جار بیستومانە کە لە ئێستا لە سجنا خەڵکێکی تایە کە هاوڕێکەی زۆر یەکتریان خۆشویستووە بەهۆی تێکەڵی ماڵەکەیەوە لەگەڵ ژنی هاوڕێکەی خیانەتیان کردووە و ژنەکەی لەگەڵ هاوڕێی مێردەکەی پیاوەکەیان کوشتووە و دوایی ئێستا هەردووچیان لە سزنان خیانەتی زۆر لە هاوڕێی خراپ بیندراوە چونکە ئەوەندی هاوڕێ ئاگادارە بە حاڵ و ماڵی تۆ ئەو کەسەی بێگانەیە ئەوەندە ئاگادار نییە بۆیە دەخیلتان بم ئینسانی خراپ لێی دوور بن کەسێ ڕەوشتی خراپ و لێی نزیک مەبنەوە هەتا بۆتان دەکرێ چونکە بەڕاستی بەهۆی ئەوانەوە دەسووتێن هاوڕێتی یەکێ لە زانایان دەڵێ هاوڕێتی لوتکەی پەیوەندیەکانە چونکە بەردەوام هاوڕێ هاو هاو هاوڕێ یعنی هاوڕێ باستە هاوبیر و باوەڕتە بەردەوام لەگەڵتە ئەو زۆربەی کار لەگەڵ تۆیە بۆیە لوتکەی پەیوەندیەکانە و لە هەمان کاتیشدا تۆی دووبەرە چییە هاوڕێ خراپ وەکو دەبینین ئەم هەموو شتە خراپانە فێری برادەرەکەی دەکا و ئەم هەموو خیانەتی زەوجی و ئەگەر ڕەفیق نەبێ یان جیران نەبێ چێ توانە دزی لێ بکە تۆ ئەو چ زوانێ خەڵک لە دوورەوە نازانێت تۆ کەی لە ماڵی کەی لە دەوامی بۆیە بەڕاستی هاوڕێی خراپ زۆر زۆر لە مار خراپترە و ماڵت وێران دەکا بۆیە پێغەمبەر گیان بە دایک و باوکمەوە بە قوربانی بم پێمان دەڵێ لا تصاحب إلا مؤمنا ولا يأكل طعامك إلا تقي هاوڕێتی نەکەی ئللا لەگەڵ ئیماندار نەبێ جا خوشکی بەڕێزم، برای بەڕێزم، کاتێ کە تۆ هاوڕێیەک هەڵدەبژێری، یان هاوسەرێک دەتەوێ هەڵبژێری، یان برا بەڕێزەکەم دەتەوێ خێزانێ بۆ خۆ دیاری کەی، بە قسەی دایک و باوکەکەشی باوەڕ مەکە. بزانە هاوڕێیەکەی لە دایرە، لە دوکان و بازار، لە مەکتەب، لە هەموو شوێنەکان لەگەڵ کێ دەگەڕێ، ڕەفیقی کێیە. چ حیزبێکە چ ئایدیایەکە چ ڕێکخراوێکە چۆنە چییە لە ڕەفیقەکانی بپرسە چونکە لە بزانە لەگەڵ کێ دەگەڕێ ئارەخۆر لەگەڵ ئارەخۆر قومارچی لەگەڵ قومارچی دیندار لەگەڵ دیندار بێدین لەگەڵ بێدین قەل وە قەل کۆتر وە کۆتر بە قەولی قەدیمان قەل دیارە پیاوی خراپ و کۆتریش تەشبیه کراوە بە ئینسانی باش بۆیە دائیمەن تەماشاکەن بزانن کە تۆ پرۆسەی زەواج پێک دێنی بە دوو قسەی لوس بڕوا مەکە بڵێ کوڕەکەمان وایە و کچەکەمان وایە پەلەی مەکە بزانە ئیشەکەی لە کوێیە هاموشەی چێ دەکا لە سێ چوار هاوڕێ و برادەری بپرسە ئەو کاتە معلوماتی باشت دەست دەکەوێ بۆیە خۆشەویستەکەمان فەرموویەتی لا تصاحب الا مؤمنا ئیلا هاوڕێیەتی ئینسانی ئیماندار بکە لەوە بترسە لە خوا ناترسێ چەند ئەو خەڵکانەی کەوا وەکو دەڵێ سوێندیان بەسەر یەک دەخوار کە دروستیش نییە تەبعان یان شەو و ڕۆژ لەسەر سفرە و خوان پێکەوە بوون بەڵام دوایی نان خۆری سفرە دڕ بوون بۆیە دەفەرمە وەلا یەکل طعامەکە